بەناوی خوای گەورە میهرەبان شادمان لە ئەڵقەیەکی دا تازەی بەرنامەی پرد بەێوەی بەڕێز و خۆشەویست دا دەکەینەوە لە ئەڵقەی ئەمجارەماندا باز لە مافی کوڕان و کچان ئەکەین لەسەر دایک و باوکان باز لەوە ئەکەین چۆن دایکان و باوکان بتوانن بە شێوەیەکی تەندروست مافی مناڵەکانیان دابین بکەن مافی منداڵان و ڕۆڵەکان لە قورئان چۆن باس کراوە لەسەر دایک و باوکان هەروها باسی ئەوەکەین باکو دایکان چی بکەن لە پێناو باشترکردنی پەیوەندیەکانیان کە پەیوەندی گیانی دروستکردنی کۆمەڵگەیەکی تەندروستە هەروەها باسی مافی کچان ئەکەن بەتایبەت کە لە کۆمەڵگەی ئێمە زۆر جار مافەکانیان دەخ ئەم پرسیاران چەندین پرسیاری ئاڕاسی مامۆستای بەڕێز مامۆستا عەبدولخان مامۆستا سەرەتای پرسیارم با لەوە دەست پێ بکەن چۆن باوک و دایکان دەتوانن مافی منداڵەکانیان بە شێوەیەکی تەندروست دابین بکەن تێیدا منداڵەکان ببن بە کائینێکی تەندروست لە کۆمەڵکەت بسم الله الرحمن الرحیم بە پرسیاری ئەوە وەڵامی ئەو پرسیارە دەدەینەوە کە دەڵێ کامیان لە پێشی کامیاندایە یعنی لە ڕووی تەرتیبی لە ڕووی با بڵێن ڕێخستنی کاتەوە کامیان دەکەوێتە پێش ئەوی دی مافەکانی دایک و باوکان لەسەر مناڵەکانیان یان مافی مناڵەکان لەسەر دایکان و باوکان لێرەوە دەڵێن بۆ ئەوەی کە بە شێوازێکی لە ڕووی کاتەوە و بە شێوازێکی لۆجیکی و مەنتیقیانە وەڵامی ئەم پرسیارە بدرێتەوە ئەوە باوکو و دایکانن مناڵە هێن نەبوون ئەم مناڵانە لە ساتە وەختەکانی تەمەنی مناڵی و دوجار هەرزەکاری و دوجار لا و گەورەتر ئەم مناڵانە پێویستیان بەوە هەیە کە مافەکانیان دابین بکرێ دواجار ئەم کوڕ و کچانەن کە گەورە دەبن یان لە تەمەنی خۆشیاندا داوایان لەکرێ ئاگداری پاراستنی مافی دایک و باوکانم ببێت ئێمە باسمان لە مافی دایک و باوکان کرد لەسەر ڕۆڵەکانیان ئەبێ ئاماژە بۆ بکەین ئەی مافی مناڵان چییە لەسەر دایکان و باوکان بۆیە دەڵێن ئەم باسە لەوێەوە دەست پێ دەکاکە ئەبێ دایکان و باوکان ئەم پرسیارە لە خۆیان بکەن بڵێن ئێمە ئەمانەوێ مناڵەکانمان کوڕان و کچانمان چۆن بن بێگومان ئەیانێ کوڕ و کچێکی باشیان ببێ بێگومان ئەیانەوێ مناڵی باشیان ببێ باش بە هەموو ماناکانی باشی وەختێ وا ئەڵێن ئایا ئامادەکاریان کردووە بۆ ئەوەی کە ئەو مناڵانە باش بن ئەو ئامادەکاریانە چییە کە دایک و باوک ئەبێ بیکا بۆ ئەوەی ئەو مناڵانە باش بێ بەمانایەکی دی ناکرێ دایک و باوکێک لە کێڵگەیەکدا گەنمیان چاند دەبێ چاوەڕی دروێنەکردنی برنج بن بۆ نمونە چونکە ئەوەی کە ئەو چاندوویەتی ئەو شتە نییە کە چاوەڕێی دروێنەکردنیەکە، بۆیە دەڵێن دایک و باوکان دەتوانن لە ساتەوەختی سەرەتاکانەوە ڕۆڵیان ببێ لەوەی کە منداڵەکانیان باش بێ، ئەگەر گوڵی چاندبێ بێگومان گوڵی دەست دەکەوێ، ئەگەر دڕکی چاندبێ بێگومان دڕکی بۆ بەرهەم دێ، لێرەوە دەڵێن دایک و باوکان خۆیان پێش هەموو کەسێک دەستیان هەیە لەوەی کە مناڵەکان باش بن یاخود خراپ بن لێرە. بەڵێ مامۆستا پێش هەموو کەسێک یاخۆ هەر هەمووی دەتوانن ڕۆڵی پەروەردەی خۆیان ئاڕاستە بکەن. بەڵێ، بەو مانایەی کە لە پێش ئەوەی مناڵ بێتە بوون، دایکان و باوکان ڕۆڵیان هەیە لە باشبوون یان خراپبوونی ئەو مناڵانە. چۆن؟ ئەمە هەر پیاوێک لە سەرەتاوە کە بەتەمای دروستکردن و پێکهێنانی خێزانێکە، بێگومان هاوسەر پرۆسی هاوسەرگیری ئەنجامەدەوە نییە، ئەمە ژنێک یا کچێک با بڵێن بەتەمای پرۆسی هاوسەرگیریە بێگومان کوڕێک ئەک بە هاوسری خۆی ئەم دوو کەسە کە پرۆسی هاوسەرگیری ئەنجامەدەن خۆی لە خۆیدا کۆمەڵێک پرسیار دێتە پێشەوە ئەو پیاوە یاخود ئەو کوڕە ڕابردووی چۆنە باشە یا خراپە ئەو کوڕە چ کارێکی خراپی ئەنجام داوە لە کاتی ڕابردووی خۆیدا چ کاری خراپی لەسەر ئیسبات بووە وەکو دزیکردن وەکو تلیاک خواردن وەکو شتێک لە کۆمەڵگەدا کە پێی ناسراوەتەوە ئایا لێرە نابینی بزانە چۆن لێرە و کاریگەریەکان دەست پێ دەکەن کەواتە بۆیە دەڵێن هەموو جار پرۆسی هاوسەرگیری پرۆسەیەەکە ئینسان کوڕ یاخود کچ ئەبێ زۆر وریای بێت چونکە دوجار مناڵ دێتە بەرهەم ئەم مناڵە ئەبێتە قوربانی ڕابردووی ئەو کچە یاخود ئەو کوڕە کە ئەبنە دایک و باوکی ئەو لێرەوە جارێکی تر ئەو دایکە و ئەو دایک و باوکە ئەو دایک و باوکە پێش ئەوەی بە یەکتر بگەن یاخود کاتێک کە بە یەکتر دەگەن چ کارێک ئەنجام دەدەن هەڵسوکەوتیان لەگەڵ دەوروبەری خۆیانە چۆنە ئەو دایک و باوکە لەگەڵ دەروجیرانە چۆنن لەگەڵ خزمی خۆیانە چۆنن پەیوەندیان چۆنە شەڕ و ئاژاوەیەکیان هەیە چی گرفت و کێشەیەکی کۆمەڵایەتیان ناوەتەوە هەموو ئەمانە وەکو میراتگری بۆ مناڵەکانی خۆیان بەجێ دێڵن مناڵەکانی خۆشیان جیرۆدە ئەبێ بەو گرفتانە کە ئەمانە هەمووی پێشێلکردنی مافی مناڵەکانیانە لەو سەتایەوە دایک و باوک ساتەوەختی مناڵ دێنێتە بوون ڕەنگە لە ئەنجامی هەڵی خۆیانە لە ئەنجامی هەڵی خۆیانە کەوتبنە ژێر قەرزێکی یەکجار گەورە ڕەنگە پاش مردنیشیان مناڵەکانیان ناچار بێ قەرزی دایک و باوکیان باتەوە یاخود چارەسەری گرفتەکانی دایک و باوکیان بکە یاخود خەریکی ئاشتەوایی بێ بۆ ئەو کێشە و شەڕانەی کە دایک و باوکیان کاتی خۆی ناوێتەوە جا پێش پرۆسەکە بێ یاخود دوای پرۆسی هاوسەرگیری بێ ئەو باوک و دایکە کە زانیویانە پرۆسی هاوسەرگیری ئەنجامەدەن هەروەکو شێوازی بەیەکگەشتێکی بایۆلۆجی ئەنجامیان دابێ نە ئەوە بیریان لەوە کردبێتەوە ماڵێکیان هەبێ و بتوانن مناڵ بەخێوکەن و مناڵش دێنە بوون گرفتێکی گەورەیە تۆ نبینی هەنێ جار باوکێک و دایکێک ئەڵەن خوا کەریمە پرۆسەیەکی هاوسەرگیری پێکەوە ئەنێن بەس دوجار سێرەکەی شوێنی نیشتەجێبوونیان نییە لە ساتە وەختی یەکەمەوە زانیویانە نیانە لەو پەڕی شار ئەگە بە تەنەگە و ئەگەر بە چوزانم بە کۆمەڵێک کشتی زۆر سەتایی بەم شێوازە لە تەنیا ژوورێکدا لە شوێنێکی زۆر چوزانم دوورە دەستدا شتێک پێکەوە ئەنێ ئەمە شایان نییە نە بە خۆیان نە بە مناڵێک مناڵێک بەم شێوازە دێتە بوون یەک و دوان و سیان و چوار لە نێو شوێنێکی ئاوا دەستە چەپە ئەڵێی بۆ ئەڵێ توانام نیە ئەی توانات نەبوو بۆ ئەم هەموو مناڵەت هێنا بۆ ئەم خێزانت پێکەوەنا ئایا ئەم مناڵانە نابنە مناڵێکی تووڕە لەسەر کۆمەڵگە ئایا ئەوە دایک و باوکایەتیە تۆ لە سەرتاوە ئەوەندە هەژاربی بە شێوازێک هەر بڵێ ئەبێ ژنم هەبێ پرۆسەیەکی هاوسەرگیری ئەنجام بدەی ئەنجام ناڵەکان چی لە بازار بیان نێری دەرۆزە بکەن ئایا ئەمە مافە هاتن بەسەر هەمە خاڵێکە تو باست کرد پێشتر ئایا پرۆسی هاوسەرگیری قڕز ناکە بەدڵنیایی ئەبێ وابێ بۆیە گوتم ئەمە خەڵک ئەبێ بزانێ مافی مناڵ لەوێوە دەست پێ دەکا کە پرۆسی هاوسەرگیرێکەیە ئەمە لە ئیسلامدا پێی ئەڵێن مافی منداڵ پێش لە دایک بوون، مافی منداڵ پێش لە دایک بوون، ئەمە ئەوەیە کە پێغەمبەر درودی خوای لەسەر فەرموویەتی، تخیرو لنطفکم فان العرق دساس، یانی ئێوە بزانن چی هەڵەبژێرن، کوڕێک ئەبێ بزانێت چ کوڕێک چ کچێک هەڵەبژێرێ، کچێک ئەبێ بزانێت چ کوڕێک هەڵەبژێرێ، چونکە ئەم کوڕە لەگەڵ خۆیدا یەک کۆمەڵ گرفتی لەوانەیە هەبێ، ڕەنگە یەک کۆمەڵ کێشەی تایبەتی هەبێ، ئەو کچەش هەر بە هەمان شێوە، کەواتە لێرەوە کەسانێک کە ئەو ڕۆژەی کوڕ و کچێ بەیەک ئەگەن لەو ساتە وەختەدا مناڵی داماو دەستی نییە لەوەی چێ دایک و باوچێتی بۆیە دەڵێن مافەکانی مناڵ لەو ساتە وەختە پێشێل دەکرێت کە پرۆسی هاوسەرگیری سەقەت ئەنجامەدرێت پرۆسی هاوسەرگیری کە تەکافو نیە لە نێوانیانە کە سومعەتیان تەواو نییە کە بە جۆرێک لە جۆرەکان وەکو پێغمبەر دوودی خۆی لەسەر فەرمووی مەنیستەتاع منکم الباەتە فەلیەتەزەوە چێ توانای پێکەوە هێنانی خێزانی هەیە بابیکە ئەگەر نەیتوانی نات و ناتوانێت بیکە کەواتە کەواتە ئێمە هەڵە نەبین لەم مەسلەیە یعنی خۆمە ژیانێکی مرۆڤانەیە ئەبێ ژیانێکی لایەق بە مرۆڤەکان بێ بۆیە ئەمانە هەمووی مافی مناڵ و کوڕ و کچن پێش ئەوەی کە بێنە بوونیش تەنان کەواتە مافیشەیە لە پاشان کە خۆی لە بەدڵنیایی پەروەردەکردن بەم سەبە بێنە سەر پرسێکی دیکە کە ئەمە زۆر جار بازەکەن ئێمە لە کۆمەلگا ئیسلامیشین لە کۆمەلگا ئیسلامی پابندین بە قورآان و پیرۆز و فەرمودەکان و لێرەوە قورآان و فەرمودە چۆن ئاراستەی باوکان و دایکانی کردو بۆی مامڵە لەگە مناڵەکان کە بۆ پێویستمان بەوە نیە کە ڕێنمایەکانی قورآان و فەرمودە هەروەک چۆن هەبوونە ئەوها ئێمەکارێن لەسەر بکەین بۆ ئەوەی خێزانێکی ئاسوودە لە کۆمەڵگاکەمان دروست بێت بزانە چەند ینی پرۆسی هاوسەرگیری خەڵک ئەبێ بە چاوی نزم سێری نەکە پرۆسی هاوسەرگیری هەموو جاڵێن مغامرەیەکی گەورەیە چ لە ڕووی ئاینی چ لە ڕووی کۆمەڵایەتی چ لە ڕووی ئابووری بۆیە دەبینی زۆر کەسەن پرۆسی هاوسەرگیری ئەنجامەدەن ئەگەیان لە ئەنجامەکانی نییە بۆیە دەبینی خی گەورە فەرمی یای والذینە ئەمن و قو ئەنفوسەکم و ئەهلیکم ناڕە ینی تۆ بزانە ئێمە کە مسلمانین دوجار ینی بەپێی هەموو ئاینە ئاسمانەکان ئێمە لە بەردەم دوڕیانێک داین لەم دنیاە لەم دنیاە لە تاقیکردنەوەیەک داین دوجار لە قیامەتدا شتێکەیە پێوترێ دۆزە خو شتێکی پێوترێ بەهشت کەواتە چەند خۆشە دایک و باوچێک پرۆسی هاوسەرگیریان بە جۆرێک ئەنجامدابێ کە خۆیان و مناڵەکانیان شایانی چوونە بەهشت بن مانای چییە خوای گەورە لە ئایەتی قورئانە بفەرمی قو انفسکم و اهلیکم نارا خۆتان و ماڵ و مناڵتان بپارێزن لە چوونە دۆزەخ کەواتە ئەگەر تۆ مناڵێک دێنیتە بوون ناشتوانی پەروەردەیکەی توانای ئابووریشت نییە دواجار ئەڵێ بڕۆ کارم بۆ بکە دواجار ئەینێری ئەڵی دەرۆزەشم بۆ بکە ئەم مناڵە بە ئومێدی ئەوەی کە تووشی چی بێ لە ئەنجامە لە ئەنجامە بێگومان تووشی کۆمەڵێک ڕێی هەڵە ئەبێ کە ئەگەر چۆ دۆزەخیش ئەوە ئەو باوکەیە ئەو مناڵی نار بۆ دۆزەخ ئەگەر لێ چ چ گرفتێک لێرەیە دروست دەبێ لەبەر ئەوە ئەمانە زۆر مەسلەیەکی گرنگن قسەی زۆری ئەوێ کە پرۆسەی هاوسەرگیری ئەبێ پرۆسەیەک بێ بۆ خستنەوەی نەوە و نردنیان بۆ بەهشت و دروستکردنی بە هەشتێک لە دنیادا لە دنیا لە کولە مەرجیدا بژی و بە فەقیری و بە هەژاریەکی لە ڕادە بەدەر کە ئەکرێ نەبواە بەو شێوازە ئینجا دواجاریش بۆ دۆزەخی بنێری ئەمە چ ژیانێک ئەمە چ تاوانێکە لەبەرەوە بەڕاستی ئەبێ ئینسان ئاگاداری هەموو ئەم مەسەلانە ببێ چۆن باری ئابووری خۆی ڕێکەخا کەی پرۆسی هاوسەرگیری ئەنجام دەدا ئەمانە هەموو مەسلەی زۆر گرنگن بڕوانە کاتێکە سوڕەتی لقمان ببینە چەند مەسلەیەکی گرنگە بە قەدەر ئەوەی کە باوکان و دایکان نازیان هەیە بەسەر مناڵەکان مناڵیش هەر بە هەمان شێوە لقمان ئەڵێ یا بونەیە زانە کە کاتێ هەموو ئەم دەستەواژانە ئەخوێنیتەوە هەر وەک ئیبراهیم عليهەی سەسلام ئەیگوت بە باوکی یا ئەبەتی یا ئەبەتی باوکە و باوکە و ئەوە بکە و ئەوە بکە من ئەمەوێت تۆ ڕزگارت بێ و تۆ بۆ دۆ زەخ نەچی تۆ بۆ بەهش بچی لە هەمانش حاڵەتیشدا ئەبینی لقمان ئەڵێ بە کوڕەکەی وئید قالە لقمان و لابنه وهو یعظه، وەختێ پێی ئەڵێ مەبەستی چیە وهو یعظه ئامۆژگاری ئەکا ئەم ئامۆژگاریە لە سەرەتاکانەوە دەست پێکا یا بنی لا تشرک باللە ان الشرک لظلم عظیم یەعنی سەرەتاکان ئەم مناڵە پێویستی بەوەیە فێری یەکتاپەرستی بکرێ فێری ئەوە بکرێ کە خۆی تەسلیمی یەک کەس بکە کە خوای خۆیەتی و دروستی کردووە و لە ترسا و لە برسا تووشی ڕێ هەڵە نەبێ تووشی ئەوە نەبێ کە لە ڕووی ئابووری لە ڕووی کۆمەڵایەتیەوە تووشی گرفتی یەکجار گەورە ببێ هەر ئەوە لقمانە درودی خخوای لەسەر کاتێکە بەم ناڵەکەی فێری زۆر شتی ترێکە ولا تمشی في الأرض مرحا وەکو ئەوەی کە ئینەکە دووبار وەغض من سەوتیکە ینی دەنگ نزم کردن جوان قسەکردن لەگەڵ خەڵکە وەقسید فیمەشیکە جوان ڕۆیشتن نەرمونیانی ڕۆیشتن بە هەدەف بە ئامانجێک بە قەزێک بۆ شوێنێک بڕۆی ئەمانە هەر هەمووی سوورەتی لقمان بە درێژی کە توانای تەفسیر کردنمان نییە لەبەر کەمی کات هەموو ئەمە ببینە ئەو کاتە دەبینی کە خی گەورە چەند بایەخی داوە بەوەی کە لقمان دوودی خی لەسەر ئەم ئامۆژگاریانەی کە ئەیکا بۆ کوڕەکەی هەمان ئەو ئامۆژگاریانەیە کە فێری ئێمە دەکا ئەوە بۆ مناڵەکانی خۆمان و بۆ کوڕەکان و بۆ کچەکانمان بکەین ئەگەر نا ئەگەر نا ئێمە هیچ تاوانێکمان نەبێ هەر ئەوە کە حەزمان لێ بووە پرۆسی هاوسەرگیری بکەین و هاوسەرمان هەبێ یعنی هەر ئەوە بەس بێ بۆ گوناه هەر ئەوە بەس بێ کە گوناها بۆ هەر ئینسانێک کە ئەو کەسانی لە بەردەستی ئەودان و ئەبێ ئەم ڕۆزی و ڕستکان بۆ پەیدا بکە بزریان کا و لە دەستیان با و نەتوانێت توانای ئەوەی نەبێ ئەیان هێنێتە بوون ئەللا تەعولو بە مانای چی بە مانای ئەوەی کە وەختێک خەڵک پرۆسی هاوسەرگیری ئەنجامەدا و خوای گەورە داوای لێ ئەکا ئەگەر توانای تەعدودی نییە و توانای ئەو شتانەی تری نییە و پێویستی پێ نییە هەرە بێ یەک هاوسری هەبێ لە ئەنجامی یەک هاوسریشە ذلیکە ئەدنا ئەللا تەعول و یعنی ئەوە ئەوە لای کەمەکەیەتی بۆ ئەوەی کەەوە ناتوانن نەوە و عیال و خەڵک بخەنەوە کەواتە ئاەت لە پێشی فەرموودە جارێکی تریش ئەو فەرموودە قسەی لەسرە ئایا پێغمبەر درودی خی لەسەر ئەی نەشی فەرمووە وەلاکین نەکوم غوسا ئەون کە غوسا سەیلی نەی فەرمووە ڕۆژێ دێت ئێوە بێناسترینی خەڵکی دنیا ئەبن ڕۆژێ دێ ئێوە بێ احترامترین خەڵکی دنیا ئەبن وتیان یا ڕسوور ئەوە من قلەتی نەحن و یومە ئیدین یا ڕسوور الله ئەو بۆ ئێمە کەمین اتقوا اللە وعدیلو بین ئەولادیکم تۆ بزانە لە چۆوە گرفتەکان دەست پێکا مافەکانی مناڵ پێشێ لەبێ لەوێوەکەەوە باوکێک ناتوانێت عدالەتکە لە بینی مناڵەکانی خۆیدا یەکێکی لە یەکێکی تری زیاتر خۆشەوێ کوڕی لە کچەکان زیاتر خۆشەوە لە نێو کوڕەکانیشدا کوڕێک بەسەر کوڕە کچێ بەسەر کچێکی تردا خۆی گرفتیان بۆ دروستەکە خۆی شەڕیان بۆ دروستەکە دوجار ڕەنگە هەندێکی لە دەستی دەرچێ و ماڵیش بەجێ بێڵێ ئەمانە گرفتن کە باوکودایک نایزانن کاتێکە مناڵ بەخێو ئەەکەن ئەمە هەر ئەو فەرمودەیە کە پێغمبەر دوودی خۆی لەسەر لە صحیحی مسللیمە بە باوکی نوعمانی بەشیر ئەڵێ ئەڵێ ئیدا کونتە تووری دوهم فیلبڕی سەواەن فعدل بینهم في العطیە تۆ حەزەکەی لە داهاتوودا مناڵەکانت وەک یەک چاک بن لەگەڵتا ئەڵێ بەڵێ دە ئەڵێ تۆش ئێستا وەک یەک بە لە نازپێدان و لە یارمەتیدان و لە پارەپێدان و لە بەخێوکردندا ئەوە بۆ ئەوانەمان بوو کە ئەو کەسانەی تەمەنیان هەیە ئەوانەی باوک و دایکن بەڵێ کەسێک مسلمانی ڕاستەقینە نییە ئەگە بۆ دایک و باو خراپێ بەڵام ئەبێت تەکمیلەی حەدیسەکەشکەین وی وەق قرسەغیرەنە ئەوەش کە ڕێز لە مناڵ ناگرێ ڕێز لە کوڕکچەکانی خۆی ناگرێ ئەوە جارێکی تر مسلمانی ڕاستەقینە نییە بە پێی فەرمودەی پێغمبەر درودی خواست بەم سێمە لە قورآان نمونەمان زۆرە کە دیسان مناڵەکان لە پێغمبەران یاخی بوون کە پێغمبەران پەروەردکاری گەورە بوو نەتوانین تا مناڵەکانیان بە جوانی تربیت بدەن کەواتە لێرە ئەو نمونەمان لە ژێر دەست نییە کە مرۆڤەکان تەنها لەسەریتیان ینی باوکان لەسەرتیان ڕێنمەی مناڵەکانیان کە نەتیجە چی ئەبێ ئەو زۆر جار لە مندەکان ئەوە سەرەتایەنە ئەو سەرەتایانی کە باسمان کرد کوڕێک یاکچێک پرۆسی هاوسەرگیری ئەنجامەدەن هیچ عیبێکیان نییە لە ڕووی ئابووری ئامادەن لە ڕووی ماڵەوە ئامادەن لە ڕووی پەروەردەوە ئامادەن دوجار بارودۆخێک ڕووئەدا کوڕیان ئەچێتە هەندەرە یان لێرە یان لە شوێنێکی تر هاوڕەیەکی خراپی ئەبێ لە ئەنجامی گۆڕانێکی ترا لە دەستی ئەوان نابێ ئەوەش مەسلەیەکی دیە ئەوە چێتە خانە گرنگ ئەوەیە کە ئەو ڕۆژەی لە کەسێک ئەپرسن ئەم هەڵەیە چی بوو تۆ کردن لە ئەنجامی ئەم ئەم ئەم کارێک کە کردوتە تۆ کە ڕوونیەکەیتەوە بەرگری لە خۆتەکەی دەرەکەوێ هەڵەکان لە لای تۆ نییە زۆر جارەوەکو ئەو بەرنمانانی ئێمە پێشکەشەکەین ئەڵێن ئەو بابەتە تێکچوو لە ئەنجامی هەڵەیەکی تەکنیکی نەخەتای منەوە نەخەتای تۆ جیهازێکە و کارەبایەکە لە پڕێکە ئەکوژێت و ئەگەر وابوو کەس گلەی لە هیچمان ناکە باوکو دایکیش بۆ ئەوەی گلەی نەچێتە سەریان لە لای خوا و لە لای کۆمەڵگەوە پێویستە هەڵەکان لە خۆیان دوورکەنەوە دەستی ئەوانی تێدانێ بە دوجار ئەگە گرفتی تر ڕوویدا ئەو گرفتی تر بەڵ مامۆستا با لێرە بە گشت پەیوەندەکاندا بچین باوکان و داوکان چی بکەن بۆی پەیوەندیان بە منداڵەکاندا باڵێ ساغ و سەلیم بێت چکە زۆر زار دەبینی پەیوەندی منداڵ بە دایک و باکەوە طبیعی نییە ئاسایی نییە بۆیە زۆر جار مناڵەکان تووشی لادان و لاساری دەبن دایکان و باوکان چ بکەن لە پێناو باشەکردنی پەیوەندەکان ئەڵێن بەلایکەمەوە شش هەنگاو هەیە لەسەر دایکان و باوکان پێویستە بیکەن بۆ ئەوەی کە مناڵەکانیان مافەکانیان دەستەبەر بکەن بۆ مناڵەکانیان و لە ئەمان کاتیشتا مناڵەکانیان مناڵی باشن سەرەتا هەڵبژاردنی هاوسەری چاک چاک ئیتر بکەرە خەتێک بە ژێریا بێنە بە هەموو مانەکانی چاک یعنی هەر ئەوە بەس نییە لە ساتە وەختێکدا کوڕێک یاکچێک ئەوە حاڵەتێکی ڕەنگە دەرونی و ئەنانیت بێ هاوسەرێک تەنها و تەنها ئەو هاوسری ئەوێ لەبەر مەسلەیەکی تایبەت بەخۆی بەڵام بیر لەوە ناکاتەوە دواجار ئایا نەوەکانی شانازی ئەکەن بەم باوکە یعنی بێ پرسیار لە کچێ بکرێ پرسیار لەو کچە بکرێ کە وەختێ مناڵتان ئەبێ ئەم کوڕەکەی بە هاوسری خۆت ئەم کوڕە هی ئەوەیە کوڕەکانی شانازی پێوە بکەن مناڵەکانی کچەکانی شانازی بە باوکەوە بکەن بە هەمان شێوە ئەبێت لە کوڕێک بپرسی وەختی هاوسەرگیریەکە ئەم کچە و ئەم کچێکایکەی بە هاوسری خۆت هی ئەوەیە ببێ بە دایکێکی باش پێتوایە لە داهاتوودا بە پێی ئەم زانیاریانەی کە هەتە ئەم کچە ئەبێ بەوەی کە ئەو کوڕ و کچانەی ئەینێتەوە و ئەی خاتەوە ئەو نەوانە شانازی بەم دایکەوە ئەکەن لە داهاتوودا بە پێی ئەو زانیاریانەی کە لە بەردەستە بەڵێ ئەوە ئەوە هاوسری چاکت هەڵبژارد ئەگەر نا هەنێشت مانگەشە و لە ئێوارەوە دیارە هەنێ حاڵەت هەیە کوڕ و کچ تەنها و تەنها لەبەر بەرژەوەندی خۆیان پرۆسی هاوسەرگیریەکەن بیریان لەوە نییە دواجار ئەم پرۆسی هاوسەرگیریە چ گرفتێک بۆ نەوەکانیان دەخاتەوە لە ڕووی ئابووری کۆمەڵەت لێرە داوا ئەکەی کە هاوسەران بڕیاردانێک عقلی بەکار بێنن نەک مەسایلی عاتفەکە عاتیکە بە دڵنیایی ناتوانن قسەی لەسەر بکەین هەیە بەڵام لە هەمان کاتیشدا عقل ڕۆڵی سەرەکی دەبینێت لەم مەسلەیەدا بۆیە دەبینی ئەم مەسلەی پرۆسی هاوسەرگیریە پرۆسەیەکی عشق و تەنها شێوازێکی چۆن ئەڵێ تەنها بڕیار بە دەستی دڵ نییە چونکە دوجار ئەو ئەو شتانی کە لە کۆمەلگەدا دەگوزاری و ئەو شتانی کە لە کۆمەلگەدا ماڵ و مناڵ و پێداویستەکان هەمووی کاری عقلن بۆ ئەوەی کە ئەو پرۆسەیە کە بەدڵ ئەنجام دراوە جوان بێ ئەبێ عقل پشتگیری لێ بکە پرۆسەیە کە عقلە ئەبێ دڵیش پشتگیری لێ بکە کەواتە پرۆسی هاوسەرگیری پرۆسەیە کە بڕاردانەکە لە نێوان دڵ و لە نێوان عقلدایە وەختێک کە هاوسەری چاکیان هەڵبژارد ئەوە مافیەکەمی مناڵەکانیان ئەتوانی بڵێ داوە چونکە زۆر ناخۆشە مناڵێک لە ژیانیدا باجی هەڵەکانی باوکی خۆی بدە هەڵەکانی دایکی خۆی بدە گرفتی گەورە بۆ مناڵ ئەوەیە کە هێشتا هیچ تاوانێکی نییە باوکو دایکی تاوانیان ئەنجام داوە ئەوە گرفتی یەکجار گەورن بۆ مناڵەکە ئەوە گرفتێکی یەکجار گەورەیە بۆ ئەو مناڵی کە دایکی تاوانی ئەنجام داوە یان باوکی تاوانی ئەنجام داوە یان دایکی لە دو هەندێ هەندێ مناڵ هەن لە بەندیخانە لە دایکە بن ئەمانە گرفتی گەورن بۆ ئەو مناڵە زۆری ئەوێ بۆ ڕاستکردنەوەی دوو وەکۆڵێن ئەنی ناولێنان پرۆسی ناولێنان پرۆسەیەکی ساکار نییە پرۆسەیەکە زۆر کاریگەری هەیە ئەداڵێن هەموو ناولێنراوێک کاریگەری ناوەکەی بەسەریەوە هەیە کاریگەری ناوەکەی بەسەریەوە هەیە ناوێک ئەبێ جوان بێ ناوێک ئەبێ جێ شانازی بێ لە کۆمەڵگەدا ناوێک هەبێ ینی بە هەموو ماناکان مانای جوان بێ مانای جوان ببەخشێ هەر ئەوە نەبێ کە من باوکێکم ئەم شەو تەماشای فیلمێکەکەم ئەو فلیمە توزانم هوەرمەندێک هەیە لەو شەوەیە ئەو مناڵە لە دایکە بێ ئەو ناوەی لێنن ینی ناوی زۆر سیر ئەبینی جاری وا هەیە ئەو مناڵە پرۆسی ناولێنان لە ئیسلامدا پرۆسەیەکە ینی ئاهەنگی تێدایە جۆزەبانەی تێدایە بانگدان بە جۆی تێدایە ئقامەکردن لە جۆی چەپی تێدایە ینی خێر بۆکردنی تێدایە یعنی ئەمانە هەمووی پرۆسەیەکی دوور و درێژن لە دوای لەدایک بوون بەم بەم شێوازە ڕێز لە منداڵ دەگیرێ بۆ ئەوەی کە ناوی لێ بنرێ ناکرێ هەروە بە ئاسانی من فلانە هوەرمەندم خۆشەوە ناوی مناڵەکە منێم ئەو هوەرمەندە اینجا ئەو مناڵە گوناهی چیە چێڵە و مناڵە حەزی لە حەزی لە هوەرمەنەیە چێڵێ ئەو مناڵە حەزی لە ناوی ئەو یاریزانەیە لە سەردەمی ئەوە ئەمڕۆ ناوی یاریزانێکی لێنێ بەیانی ئەو یاریزانە هەر لە کۆمەلگەدا باوی نامێنێ ئەمانە هەمووی گرفتن کە ئێمە دێین حەزەکانی خۆمان خاڵیەکەینەوە لە مناڵەکانی خۆمانە ئەو ناوانەی کە لە خۆمان نەنراوە سەردەمێ ئەمانە هەڵی گەورن ئەبێ ئاگداری بی مەسلەیەکی یەکجار گرنگ لە مەسلێ بریتە لە پەروەردەی ئاینی پەروەردەی ئاینی بزانە کاڵن لە ئەوروپا زۆجە لە قوتابخانەکان ئاین ناخوێنرێ لە بەرەوەی پەروەردەی ئاینی بەسەرەتا ئایدی ماڵەوەیە ئەو دایک و باوکن بڕیاە دەن مناڵەکانیان چ ئاینێکی هەبێ چ مەزهبێکی هەبێ و چۆن بێ لەبەرەوە مەسلەی پەروەردەی ئاینی پەیوەندی ئەم مناڵانە پەیوەندی ئەم کوڕکچە پەیوەندیان بەخوای خۆیان پەیوەندیان بە پێغمبەری خۆیان پەیوەندیان بەو ڕێنمایانەی کە لە ئایندا هاتووە کە هەموو ئاینەکان ڕێنمایی جوانیان تێدایە ئەمە مەسلەیەکی یەکجار گرنگە تەنانەت پەروەەردەی جستەیی پەروەەردەی جستەیی یەکێکە لەو مافانی کە پێویستە باوکودایکان لە بیری دابن ئەزانی باوکودایکێک ئەگەر توزانم ئەگەر سەرخۆش بن ئەگەر عرق بخۆنەوە کاریگەری هەیە لەسەر عقلی مناڵەکانیان لە دواجاردا ئەگە باوکودایکێک یا باوکێک بە زیاتر تلیاک خۆر بێ کاریگەری هەیە بەسەر ئەو نەوەیکە دەیخاتەوە لە جینەکانیا لە خوێنی ئەم مەسەلانە هەمووی مەسلی پزیشکین ئەکرێ بۆ ئەهلی اختصاص و بۆ ئەهلی پسپۆری بە جێبیێڵین کە قسەی لەسەر بکەن ئەو ئەو بابەتانە ئەکرێ بڵێ کە باوکێک پەیوەندی لە دەرەوەی خێزاندا دروست دەکا لەگەڵ خەڵکی تردا لەگەڵ ژنانی تردا ئەمەما گرفتی زۆر گەورە و نەخۆشی زۆر گەورە لەگەڵ خۆی داەنێ بۆ دایکەکە و دواجاریش مناڵەکان تووشی ئایدزەکە مناڵی گوناهی چێت تووشی ئایدز بێ بە هەڵی باوکی یادایکی مانە ئەمانە هەمووی مەسلەیەکن ئەبێت بەو مافانە دابنرێت کە باوک قو ئەنفوسەکم و ئەهلیکم وەختێکە خۆی نەپارێزێ چۆن ئەتوانێت مناڵەکانی بپارێزێ ئەمە مەسلە یەکجار گرنگە ئەتوانێت بڵێ پەروەردەی کۆمەڵایەتی لە نێو کۆمەلگەدا ئەم تاکە چۆن تاکێک بێ ڕێزی لێ بگیرێ لە نێو کۆمەلگەدا چۆن چۆنی فێرەکەی هەڵسوکەوتی لەگەڵ دەوروبەر و دەرو جیران و خەڵکی تر و ڕێزگرتن لە خۆی و لە خەڵکیترە مەسەل یەکجار گەورە باوکو دایک بۆ ئەوەی کە مناڵیان باش بێ پێویستە دوعای زۆر بۆ مناڵەکانیان بکەن دوعا بە مانایەکی تر ینی یەکێکە لەو شتە گرنگانەی کە مسلمان پێویستە بە بەردەوام وەک دوعا بۆ خۆیەکە دوعا بۆ مناڵەکانی بکە زانە تۆ کە خۆی گەورە داوا لە پێغمبەرانەکە دوعا بکەن بۆ مناڵەکانیان ئەفەرمێ وأصلح لي في ذريتي يعني نەوەکانم هەر هەمویان چاکە و ئیسلاحیانکە إني تبت إليك دەڵێن لە تەفسیری ئەم ئاەتەدا هەتا باوک خۆی تۆبەنەکە ناتوانێ دوعا بۆ مناڵەکانی بکا هەتا تۆ ئینی توبت الیک نەڵێی لەگەڵ خوادا زەحمەتە بڵێی وئەصلح لی فی ذریتی وەختێ وتوتە اصلح لی فی ذریتی تۆ ئینی توبت الیکت تەواو کردبێ دەبێ باوکێک تۆبەکار بێ بە مانا تۆبەکار بە مانا یەنی کۆمەڵایەتیەکەی باوکێک تۆبەکار بێ لە کاری خراپ لە کاری ناشەرعی لە کاری تلیاک و سەرخۆشی و تا ڕادەیەکیش بڵێم جگەرە کێشان یعنی ئەمانە هەمووی گرفتی گەورن کە دوجار بۆ نەوە لە دوای نەوە دی ئەمانە بەسەرێکە ئەو ئەو مافانن کە باوکودایک ئەتوانن ئەمانە بکەن بۆ ئەوەی کە لای کەمی مافەکانی مناڵەکانیان بدە پەیوەندەکان شەناسایی بێت مامۆسا ئێمە لە کۆمەلگاکانی ئێمە کۆمەلگای ئیسلامیە زۆر جار بەوە باز دەکرێت کە کۆمەلگای ئمە پیاوسالاریە تێدا مافی ئافرەتان کچان دەخورێ بێ جارکە زۆر جارێ لەسەر لەواقع ئێساما بنین ئافرەتان بوونە قوربانی توندتیژی ناو خێزانەکان زۆر لایەن بۆ ئەوەی دەژێڕنەوە کە ئافرەتان تاکو ئێستا یان کچان یان ڕەگەزی مێ مافەکانی تەواو دەسە بەر نەکراوە مافی کچان لەسەر دایک و باوک چیە ئێمە بزانین لێرەوە ئەو پەیوەندی بدۆزینەوە ئەو مافە بدۆزینە تاکو بتوانین لەو ڕەوانگەیەوە بەرساو ڕۆشنی ئافرەتان بدەین کە مافەکانیان چێ بۆ ئەو پەیوەندەکە ئاسایی بێناو خودی خێزان بەڵێ ئەو ڕۆژە ئەو ڕۆژەی کە خی گەورە فەرمووی لە قورآاندا لە سەرەتاکانی ئیسلامە و ئیدەل مەودەت و سوئیلت بی ئەی دەمبین قوتیلت وەختێ پرسیار بکرێت لەو کەس کچانەی زیندە بە چاڵەکرێن بەچ بەچ گوناهێک ئێوەیان کوشت باوکانتان دیارە بێگومان وەڵامیان نییە ئەم زیندە بە چاڵکردنە لە سەردەمێکدا ڕوویداوە ئێستا زیندە بە چاڵکردن ماوە بە زیندە بە چاڵکردن بە شێوازێکی تر ئەنجام دەدرێ بۆیە هەڵەیەکی گەورە لە کۆمەلگەی ئێمەدایە وەختی باس لە مافەکانی مناڵانەکەین بەگشتی کۆمەلگا ئەگەر مافی کوڕوکچی خوارد باوکان و دایکان مافی کوڕوکچیان خوارد ڕەنگەشتیوا ڕووبدا بەڵام زۆرجار کچەکان قوربانی زیاترن زۆر جار ئەبینی ینی کوڕەکان ڕەنگە بتوانێت بچێتە دەرێ زیاتر بەداخەوە خەڵک ڕێ لە کچەکانی ئەو ئەو ڕێگەی نادا خۆ کچەکەی هەموو ڕۆژ بێزار بوو بڕێچمە دەرێ لەو وەز ئەبێزارم ئەمە ئەمە بەڕاستی گرفتێکی یەکجار گەورێکەوە تا توانی بڵێ ئێستاکە جۆرێک لە زیندە بە چاڵکردن هەیە زیندە بە چاڵکردنی جستەی ماوە کوشتنە کە ئێستاکە لەسەر ساکاترین هەڵەیە کە خەڵکێک ئەنجامی ئەدا کەچیە بینی و نەبێ ئەو باوکە خۆی کاری زۆر باشی کردبێ کەچی ئاسانترین شتێک لە کۆمەلگە ئێمەدا کوشتنی کچانە ئەو گرفتێکی یەکجار گەورەیە ئەومان لەبیر نەچێت کە پێغمبەران درودی خۆیان لەسەر بە شێوەی گشتی کچیان زیاتر بۆ لە کوڕان ئێمە ئێمە دوای پێغمبەرێک کەوتون درودی خی لەسەر لەو هەموو مناڵە یەک کوڕی بۆ نەماوەتەوە تەنها و تەنها کچی بۆ ماوەتەوە ئەو پێغمبەری ئێمە تەنها و تەنها کچی بۆ ماوەتەوە گشت ئەوانەی کە ئێستا بەخۆیان ئەڵێن ئێمە نەوەی پێغمبەرین درودی خی لەسەر لە کوڕێکی پێغمبەرەوە نەهاتوونە هەموو لە کچێکی پێغمبەرەوە هاتوون لە کچانی پێغمبەرەوە هاتوون درودی خی لەسەر کەواتە پێگەی کچ لە ئیسلامدا یەکجار گەورەیە بۆیە لە کۆمەلگەی ئێمەدا بەداخۆ باوکانێک دایکانێک ڕەنگە نوێژیش بکەن بەڵام کوشتنی کچان جۆرێکە لە زیندە بە چاڵکردنی جستەی ئەمڕۆ ڕەنگە زیندە بە چاڵکردنێکی کۆمەڵایەتی هەبێ ئەزانی زیندە بە چاڵکردنی کۆمەڵایەتی چییە ڕەنگە کچێک بە ڕێگادا بڕۆ زیندە بە چاڵکرابێ هەر بەوە کە بە زۆر بە شودرابێ خۆ ڕاستە کچی ئێمە هەمووی لەو جۆرە نییە بڵێ ینی تەنها و تەنها ئەوەی خۆم ئەوێ هەروە ئەەکەم یعنی ئمە ئەبێ دوجار باوکان و دایکان باوکڵێ هەر ئەمە دایکڵێ هەر ئەوە کچڵێ هەر ئەوە ئێمە لە وڵاتێکدا ئەژین مادام بڕیارمان داوە لەم وڵاتە بژین بۆ تەوافقی سیاسیمان داهێنا مادام بڕیاریشمان داوە لە ماڵێکدا بژین ئەبێت تەوافقی ئیشتیماعیمان هەبێ ئەبێ بە یەک گەشتێکی کۆمەڵایەتیمان هەبێ تەنازولێک لە باوکەکە و تەنازولێ لە کچەکە و تەنازولە لە دایکەکە ئەگەین بە چارەسەرێکی مامناوەندی کەواتە لێرەوە ئەوەش ئەوە زیندە بەچاڵکردنی کۆمەڵایەتیە کە دایکەڵێ ئەم کچم تەنها و تەنها بۆ کوڕی خوشکی خۆمدانە باوکەڵێ من تەناو تەنها بۆ کوڕی برای خۆمداناوە بۆ ئەمە چییە ئەمە ئەمە ئەمە شتایی فرۆشێن ئەمە ناگونجێ لەگەڵ سەرەتاکانی ئاینی ئیسلامدا ئەکرێ زیندە بەچاڵکردن لە ڕووی فێرکردنەوە بێ هەر ئەوە کە کچ لە مەکتب دەرکەی بە هیچ بیانویەک نا ناتوێ بخوێنێ ئەو جۆرێکە لە زیندە بە چاڵکردن تو تووشی نەخوێنەواریەکەی تووشی گرفتیەکەی تووشی ئەوەیەکەی نەزانێ ناوی خۆی بخوێنێتەوە تووشی ئەوەیەکەی دوجار خەڵک هەڵی بخەڵەتێنە تووشی ئەوەیەکەی کە خەڵک ئیمزای پێ بکە و پەنجەمۆریشی پێ بکە لەسەر کاغەزێک کە ڕەنگە تەلاقدانی خۆی بێ دوجار نەشدان لەسەر چی ئیمزاەکە ڕەنگە ئیمزایان پێکرد بێت لەسەر شتێکە وابزانێژنی بەسەراهێنرە و ئیمزای کردو ئاگای لەو مەسلەیە نیە ئەمە زیندە بە چاڵکردنە لە ڕووی تعلیمی لە ڕووی فێرکردنەوە کە تۆ لە ڕووی خوێنەواریەوە زیندە بە چاڵێکی ئەکرێزینە بە چاڵکردنی کچان ئەمڕۆ لە ڕووی دەرونیەوە بێ هەر ئەوە کە لە بەرچاوی براکان قسە بە کچەکانە وترێ جوێنیان پێ ئەدرێ لیان ئەدرێ سەرزەنشت ئەکرێن بگرە هەنێ کچ لە ماڵان چۆن ئەڵێ بند کراون بند ینی کەسیش ئەگەلێنی ئەم ئەمان هەمووی گرفت یەکجار گەورن خی گەورە قەت ئەم شتانی قبول نییە بە دڵنیایە ئەو جۆرە باوکو دایکەنە تووشی سزای زۆر گەورە ئەبن لە دنیا پێش قیامەت ئەمان هەمووی تەنانەت ڕەنگە زیندە بەچاڵکردن خێزانی بێ بە جۆرە لە جۆرەکان ینی هەموو پیاوێک بزانەکە خێزانی ئەمرێ یان چزانم لە خێزانی جیابێتەوە مافی ئەوەی نەجارێکی تر خێزان پێک بنێتەوە ئەو مافە لە کۆمەلگەی ئێمە بەکچان نەدراوە یەکچێک شووی کرد بە ڕزامەندی دایک و باوکی دوجار ڕەنگە ئەو کچە تەلاق بدرێ خەتای خۆشی هیچی تێدانە خەتای پیاوەکەیەتی پێوترێت یان ماڵی خۆت یان نایتەوە ماڵی ئێمە ئەی بۆ چۆ بڕا دوجار بۆ چی بکە ناچارە بێت لەوێ لە ژێر ئیهانەی ماڵی خەزور و خەسوو و پیاوێکی خراپە بێ یانوا چاکتر بێت و هەلێکی تری شەبێ بۆ چەندین کچ هەبووە کچانی پێغمبەر بوونە جارێ شویان کردوەوە هەلێکی تریان بۆ بۆ جارێکی تر شویان کردوەوە ئەمانە قسێکن ئەمە دوورمانە خاتۆ لە بابەتەکە بەڵام ئەمە مافی کچانە زیاتر لەسەر باوکان و دایکان چونکە کچان لە کۆمەلگەی ئێمە زیاتر بند کراون ئەو چوونە ئەو کەمە دەرچوونەشیان نییە بەو مانایی کە کوڕێک دەرەچێ کوڕێک ئەڕوا بەلایەکە کوڕێک ڕەنگە ماڵ بەجێ بێڵەوە بڕە دوای دە ساڵیش بێتەوە پێشوازی لەکەنەوە نییە بەس کچی فەقیر شێوێ لە دەرەوە بەبیانی بێتەوە ئەیکوژن ئەیکاتە بۆ ناچارێکی بڕاتە دەرێ بۆچی ئەین ئەمانە گرفتی گەوت باسە پێدوانی ئەو پێشکەوتنی کە ڕووی لە کۆمەلگاکانی ئێمە کردووە وای لێ کردو کە مافی ئافرەتان بەڕاستی بوون بکرێت چکە ئەو تەتەوڕە تەنها مامەڵی لەگە جستەی ئافرەت کردووە لەگەڵ فکری نەکردوێتەوە کە خزمەتی بکات و خزمەت بە هێنانەوە فکری کە کە ئەو مافی هەیە بە کۆمەلگاکەی برێ کە مافی هەیە نەک تەنها بە کیانێک لەو کیانە بەڵێ من هەر خەفەتی ئەوەمە هەمیشە کە یعنی گشت ئەوانەی ئەم کارە ئەنجام بن کەسێک کەسێک کارێکی وە ئەنجام بە کەسێک مافی مناڵانی بخوا کەسێک مافی کوڕەکانی زیاتر با لە کچەکانی کەسێک مافی کچەکانی بخوا ئەگەر لەژێر هەر بیرو بۆچوونێکە بیکە هەڵەیە بەس من خەفەتی گەورەم لەوەیە کە ئەو کەسە نوێشکەر بێ و مسلمان بێ و ئەم ئەم هەڵانەش بکە دیارە لێرەدا خۆ مەبەست ئەوە نییە ئەبێ کوڕ و کوچ بەڕەڵا بکەی نەقەت وان نییە نابێ ئەوە بڵێ ئەو ئەو مەسلەیەکی ڕاستە وەکو وتم دواجار نە ئەوە ڕاستە کوڕ و کچێک بە ئارەزوی خۆیان سەد دەرسەد بڕیار بن هەموو شتێ بکەن نە ئەوەش ڕاستە باوکان و دایکان سەد دەر سەد هەموو شتێ فەرزکەن بەسەر کوڕکچەکانیانە دواجار ئێمە هەر پێویستیمان بە لە یەکگەیشتنێک هەیە تا بە یەکگەیشتنیش نەبێ لە یەکگەیشتن ڕوونادا جا بۆ ئەوەی کە مناڵان لە باوکو دایکانیان هەڵنێن ماڵ بەجێنەهێڵن دوور نەکەونەوە ڕانەکەن ئەبێ لە سەرەتاکان وەکو باسمان کرد ژینگەیەکی لەباری بۆ دروست کردێ لەو ژینگە لەبارەیە بیرو بۆچون بگۆڕنەوە خۆیان ناتوانن لە خەڵکی تر پرسیار بکەن تا ئەگەن بە چارەسەرێکی ئەمام ناوەند ئەمام سەدارش پێویست ناکەن بەگشت تڕاس و ئەو تەقاریدا کۆنانەی کۆمەلگادا بچینەوە کە وا دەکا بە تایبەت کە پەیوەندی لە نێوان دایک و باوکان بە کچان پەیوەندێکی لە دوو بێ لەوەی کە هەیە لە نێوان دایک و باوکان و کوڕان ئایا پێویست ناکەمە بەگشت ئەو تەقالی دانشدا بچنەوە ئێستا خۆی بەگشتدا چوونەوە بە ئاسانی ناکرێ ئەوە یەک دوش هەموو دایک و باوکێ پێی ناخۆشە بڵێ ئێماێ بەگشت تەقالی دیکۆن چونکە هەموو کۆنێک خراپ نییە هەموو نوێیەک و تازەیەکیش خراپ نییە مەسلەکە نە هەموو تازەیەک باشە و خراپە نە هەموو کۆنێکش خراپە و باشە باش دیارە و تازەش دیارە کەس لە ئاسمانە ناڵێ ئەم هەتاوە ملیۆنەها ساڵە هەیە و کۆنە هەتاو ئێستش سەلماندوێتی باشە ئەو مانگە ملیۆنەها ساڵە لە ئاسمانە و باشە سوودمان لێ وەرگتووە کەواتە ئەستێرەکان کۆنن بەڵام هەر تازە لێرە بۆ دەرەکەوێ ینی ئێمە بە بەردەوامی ئەبێ مەسلەکان بە کۆنیۆ تەماشا نەکەین باش لە کۆمەلگەدا دیارە و خراپیش لە کۆمەلگەدا دیارە لەم مەسەلانەدا دەڕوانیتە ئەنجام کە تۆ دەڵێ یان ئەو قسەی منە و یان ڕێگەی تر نییە ناکرێ سەرنجام کوڕکچەکە هەڵدێن و ئەڕۆن و ماڵە بۆ بەجێ دێڵن سەرنجام گرفتێکت بۆ دروستەکەن کە بۆ دایک و باوکەکە لە هەمان کاتدا ئەو مناڵانە بۆ تووشی ئەم سەرگەردانیا بن ئەخر دایک و باوکێ ناگونجێن لەگەڵ یەکە بۆچی سەرەتاکان نیانەزای ناگونجێن وەختێ ساڵێک و دوو زانیان ناگونجێن ئەینەوە بۆ ئەخنەوە خۆ گوناهێکی ترەکەن کاتێکە ئەزانن ناگونجێن ئەزانێت ئەمە ڕۆژێک هەر ئەبێت جیا ببنەوە ئەم مناڵە ڕۆژی ئەو پەلکێشێکە ئەو ئەی با بۆ دادگا و ئەو لە دادگا یعنی ئەمە گرفتی زۆر گەوران پێم ناخۆشە ینی ئێمە بەخۆمانەڵێن مسلمان و ئەم قسانش لە قورآان و فرەرمودا هەیە ینی بەڕاستی هیچ مانایەک نامێنێتەوە بۆ بۆ بۆ ئەوەی کە ئەم ئەم شتە جوانانە ئەیتر دوجار ئەبێت چێ جێبەجیکە مامسە بۆ کەمکردنەوەی ئەو جیاکارێنێ کە لە نێوان کوڕان و کوچان دەکرێت ئایا پێویستمان بۆ نییە کە پشتی خۆمان بە یاسا ببستین بە دڵنیایی زانە مەسلە یاسایەکان خزمەتەکە بەس من مەبستم لێرە چییە؟ ئەو قسانی ئێمایکن هەمووی بوارێک لە بوارەکانەگرێتەوە ئیتر ئەمە دواجار ئەم پەیوەندیە چۆن دروست دەکرێت ئێمە ئێستا بە پێی دەستوری عێراق و بە پێی هەرێمی کوردستانیش کە ڕەشنووسە ینی بچووکترین یەکە لە کۆمەلگە چییە هەر ئەوە نییە کە بریتی بێ لە خێزان ئێدام خێزانە موسسەیەکە دەستگایەکە پێویستی بە ئەوەیە لە نێو خۆیدا چارەسەر بکرێت مامسە دو پرسیارمان هەر سەبارەت بە ڕێنمای پێویستین بۆ دایکان باوکان لەبارەی نەوە منداڵەکان پێویستمان بە ڕێنمایی هەیە ئەو ڕێنمایانە چین بەچی چ ڕێنمایەک بە باز زانین کە ئاراسی دایکان و باوکان بکرێت یەکەم، یەکەمە بێ ئێمە گە دایک و باوکین هەموو دایک و باوکێک ئێمەین یا خەڵکی ترە ئەوە بزانین کە بە هیچ شێوەیەک ئەوە ڕاست نییە ئێمە سوور بین لەسەر ئەوەی بمانەوێ مناڵەکانمان فۆتۆکۆپی ئەوە بن کە ئێمە ئەمانەوێ هیچ کاتێک مناڵ فۆتۆکۆپی ئەوە نابێت کە من و تۆ ئەمانەوێ هیچ کاتێکیش ڕاست نییە ئێمە مناڵەکان بە خۆمان بەراوردکەین بڵێن ئێمە زمانێ بۆ ئاوا بووین ئێوە شەبێ واب ئەی ئەوە ئیمامی علی نییە فەرمووی دایکان و باوکان شەڕی خۆیان بە مناڵەکانیان نەکەن تۆ بزان دایک و باوکێک منافەسەی ململانێ و پێشبڕچێ لەگەڵ دایک و باوکێک و خێزانێکی تراکەن ئەڵێ تۆ بێ هەر ئەندازیاربی تۆ هەر ئەبێ پزیشکبی تۆ ئەبێ هەر ئەو جۆرە پیشەیە ئەنجام بی ئەمە شەڕی خۆیانە بە مناڵەکان یەکەن لە کاتێکە پێویستە بڵێ من چ مافێکیان بە مناڵەکاندا ئەجا ناکرێت و هیچت پێ نەدابن مافیان هیچ فێری شتێکت نەکردبێت چاوەڕێکێکی دوجار ئەوە گرفتی یەکجار گەورێ دوجارە بێەوە بزانین کە بەڕاستی دایک و باوکان بەشێک لەو باجێ ئەیدەنەوە زۆر دایک و باوکێ لە کاتی خۆی خۆی بۆ دایک و باوکی خۆی زۆر خراپ بووە عدالەتی ئیلاهی ئێستا پێ ئەنوێنێتەوە جارێکی تر زۆر جار کە مناڵ بۆ دایک و باوکی باش نەبوو ئەبێ ئەو دایک و باوکە بیرکەنەوە دابنیشن لەگەڵ لێکارێ بڵێ ژنەکە پیاوەکە تۆ بۆ دایک و باوکە چۆن بووی کاتی خۆی با بە ژیانی ڕابردوودا بچێتەوە بۆی دەرەکەوی خۆی خراپ بوو ئێستا مناڵەکە هەڵسوکەوتی لەگەڵ ئەو جارێکی دی بەو شێوازە ئەبێتەوە ئەبێ ئێمە کە دایک و باوکین بزانین مناڵەکانمان تەفهم بکەین ئەم مناڵە لە فترەیەەکە مناڵە ئەخر ئەم مناڵ هیچ ینی هەموو شتەکانی ڕەنگە بەگریان بنوێنێ ئەی ئەو ئەوە کارەسات نییە پیاوێک هاوسەرگیری ئەنجامەدا گریانی مناڵێک تەحمل ناکەەوە ئەی کێشێ بە ئەرزاوە ئەی کوژێ ئەی ئەوە چۆن باوکایەتی وە ئەکرێ ئەمە گریانی مناڵ تێناگەبێ و گریانە چی بێ حتمما داواکاریەکی هەیە نەخۆشە شتێکی هەیە ئەوە کە مناڵەکاتە تەمەێ پێڵێن مراهق مراهقمانەیە چێ بە کوردی مراهق ینی عزیەت دەر ینی ماندووکەر ینی ماندووتەکە عزیەتەدا تەمەێکە گۆڕێ گۆرانکاری یا ڕۆدا ئەومانەیە چیە کە ئەبێ بەلاو لاو ینی چی ینی شاب شاب ینی شەب بە ینی شەبە ینی کڵپە ینی وەکو ئاگر وایە کۆمەڵێک توانای هەیە ئەمە چۆن چارەسەرەکرێت ئەنابێ دایک و باوک بزانن چ نەوەیەکیان خستۆتەوە چۆنە لێرەوە گرفتێکی ترمان بۆ دروستە بێ دایک و باوک نابێ ئەوەش ئیسیغلالکەن کە خوا باسی مافی دایک و باوکی زۆر کردووە بەڵام خۆ باسی مافی مناڵیشی زۆر کردو باش باسی مافی کوڕکوچیشی زۆر کردووە پێغمبەر دوودی خخوای لەسەر فەرمووی لا تاعاتە لی مەخلوقین فی معسیەتی لا زۆر دایک و باوکەن گرفت بۆ مناڵەکانیان دروستەکەن ئەڵێگە تۆ کوڕی منی واز لەو ئیشە بێنە ئەخر ناوێ دایە گیان ئەو ئیشە ئەو ئیشە معنای هەیە تایبەت من ئەگە تۆ کوڕی منی بێ ژنە تەلاق بی ئەی چۆن ئەمە ئەکرێ خوام شتی پێ ناخۆشە چۆنە بێ ئەگە تۆ کوڕی منی ئەوە ساڵە بەخێوم کردی بێ معاشەکەت گشتی بیتە دەستی من من دایکی تۆم من بەشی ئێوادەمەوە نابێ ئاوابێ ئەمانە هەڵەیە ڕاستە تۆ دایک و باوشی بەڵام خۆیتر مانایوان نییە هەموو شتێ بە دەستی تۆیە دایک و باوکی هەموو مافەکانت بەلایەک بەڵام ئەمیش لای ترەوە خی گەورە پێی وتوە بۆ دایک و باوکت باش بە بەڵام هەر پێی وتوی بۆ ژنەکەشت باش بە پێوتی بۆ مناڵەکانیشت باش بە گرنگ ئەوەی ئەو هاوسەنجە ڕاگری بەڵام هەنە دایک و باوک بەداخەوە کوڕی ئەڵێ دێم دەستن ماچەکەم ئەڵە نابێبی ئەڵە جەژ نامێ بێم بۆلات ئەڵە دەرگال لێ ناکەمەوە ئەڵە شیری من لە تۆ حرام بێ ئەڵێ من بە حیاتی نادناسم خوا بەخوایەتی خۆی لە سەرمەرگە تۆبە لە گوناهبار قبولەکە ئەو دایک و باوکانە چێن کە ئەڵێ تازە تۆم لە بەرچاو کەوت قەت نەیتەوە قەت تۆم ناوێ ئەمە هەڵەیە نابێ هیچ مافی دایک و باوکنی ئەوانە ئەو مافی دایک و باوکنی ئەوانە خراپ بەکارهێنانی مافی دایک و باوکە کە پێغمبەر دوودی خخوای لەسەر فەرمێ هیچ مەخلوقێک نابێ ئیتاع بکرێ مادام قسەکانی پێچوانی قسەی خوای دوجار ئەبێ مەوڵێن هەموو باوکێک هەموو باوکێک پیاوە هەموو باوکێک لە ڕووی ڕەگەزەوە پیاوە نێرە وانە بەس ئەڵێن هەموو پیاوێک شەر نییە باوک بێ هەموو دایکێک ژنە بەس هەموو ژنێک دایک نییە لەبەرەوە وشەی دایکایەتی عمومەت وشەی باوکایەتی عبووەت وشەیەکە قورآن زۆر ڕوبەری گەورەی بۆ داناوە هەر ئەوە کە نێری نیامین هەر ئەوە کە پیاوی نیاژنین ئەمە نیوەی مەسلەکەیە گرنگ ئەوەیە ئەم ژنە چۆن ئەبێتە دایک چونکە ژن هەیە عزیەتی کچەکەی خۆێدە باوک هەیە عزیەتی کوڕەکەی خۆێدە ئەمە مەگرفتێکی یەکجار گەورەی بە کۆتایدا زۆر سپاس مامساسە بە سپاسی و بەڕێزانشەکەن کە بە دیارمان دانیشتن بە هیوای ئێوە کۆمەلگا ئێمە کۆمەلگایکی تەندروست بێت و پەیوەندی لە نێوان خەڵکی ئێمە و دایکان و باوکان پەیوەندێکی تەندروست بێت تا ئەڵلقەیەکی دیکە خواتان لەگەڵ